میللەتێک کە حەزی لە گریانە. ئەستەمبوڵ، بیست و حەوت ی شوباتی هەزار و نۆ سەد و شەست و حەوت. خوشکی خۆشەویستم زەینەب داستانی ئەو ڕۆژنامەنووسە بەناوبانگەم خوێندەوە کە نووسیبووت باشم لە بیرە چ ئامۆژگاریەکت دەکردین ئەو لە دوا هەر قسەیەکەوە دەیوت ڕۆڵەکانم نیشتیمان پەرست بن سەر و ماڵتان لە پێناوی وڵاتدا بەخت کەن ئەو ڕۆژە هەموومان بە جۆش هاتبووین فرمێسک بە چاوانماندا دەهاتە خوارێ، بەڵام ئەو دەمەی پیاو کار و کردەوەی ئەمانە دەبینێ، تێدەگا کە چەند خۆشباوەڕ و ساویلکە بووە، چۆن هەڵخەڵەتێنراوە. زەینەب گیان! تۆ بێگوناهی. ئەمە خوو ڕەوشتی میللەتی ئێمەیە. گریان و زوو کۆڵ هەستان بۆتە بەشێک لە خووڕەوشتی ئێمە. دیوتە کاتێ دایکمان پیاز پاک دەکا، چۆن هۆن هۆن فرمێسک لە چاوی دێتە خوارێ؟ هەر ژنێک بڵێ من لە کاتی پیاز پاککردندا ناگریم، درۆ دەکا. چونکە بەدەست خۆی نییە، خاسیەتی ئاوی پیاز ئەمەیە کە ئاو لە چاوی مرۆڤ دێنێ. قسە و گفتوگۆی هەندێ کەسیش هەمان خاسیەتی هەیە، بەبێ ئەوەی کەس تێی بگا چی دەڵێ لە خۆڕا بە گریان دێن. من خۆم یەکێکم لەو دڵناسکانە، تەنانەت ئەگەر یەکێک لە ڕادیۆوە بە گەرمی قسە بکا فرمێسکم دێتە خوارێ. ڕۆژێک کە گوێم بۆ بێژەرێکی ڕادیۆ ڕاگرتبوو، فرمێسکم دەڕشت. باوکم ئاگای لێی بوو، وتی ئەحمەد، ئەم پیاوە دەڵێ چی تۆ وا دەگری؟ لەبەر گریان نەمتوانی وەڵام بدەمەوە، لە ڕاستیشدا نەمدەزانی چی دەڵێ، هەر بە دەنگی گەرم و بە جۆشی ئەو کابرایە کەوتبوومە گریان، بە تایبەتی کاتێک کە دەنگی دەلەراندەوە، زیاتر گریانەکەم بە جۆش دەبوو. زۆر لەمەو پێش، ڕۆژێک باپیرم بردمیە مزگەوت، دوای نوێژ مەلا چووە سەر مینبەر و بە زمانی عەرەبی دەستی بە پاڕانەوە کرد. باپیرم لە بۆڕەی گریانی دا. لە گریانی گەرمی باپیرم منیش کەوتمە گریان. کاتێ لە مزگەوت هاتینە دەرێ لە باپیرم پرسی، باپیرە تۆ عەرەبی دەزانی؟ ئەو وتی نا. من وتم ئەی چۆن دەزانی چی دەڵێ؟ ئەو وتی خۆ من مانای قسەکان تێناگەم. وتم ئەی بۆچی گریای؟ وتی چۆن نەگریم؟ ئەدی چاوت لێ نەبوو چەند بە سۆز دەپاڕایەوە؟ باپیرم لە پڕ سۆزی دەنگی مەلای وەبیرهاتەوە، دووبارە دەستی بە گریان کرد. وتم باپیرە لە کوێوە دیارە بەڵکو مەلا قسەی سەیر بکە. باپیرم لە قسەکەی من زۆر دڵی ڕەنجا و وەڵامی دایەوە، چۆن شتی وا دەبێ کوڕی خۆم، مەلا قسەی سەیر ناکا. لە خۆم ڕا نەددی لەوە زیاتر لەگەڵ باپیرم پێوە بچم. زەینەب گیان، ئەو کاتە ڕەفتاری ئەو سەوزەفرۆشەم وەبیر هاتەوە، کە هەموو ڕۆژێ خۆم ئاگام لێی بوو، کە هاواری شتەکانی دەکرد، چەند ژنی گەڕەکەکەمان بە کوڵ و دڵەوە دەگریان. فرۆشیارەکە هاواری دەکرد پیازی باش کاهوی تازە کەلەرمی نایەبمان هەیە ژنەکانیش دەگریان دیارە کە مرۆڤ بۆ کاهو پیازو کەلەرم ناگری دیار بوو بە دەنگی پڕ سۆزی پیاوەکە داتنە گریان بەڕاستی وەبیرت دێ کە مامۆستایەکی ئەدەبمان هەبوو هەڵبەسی زۆر باشی دەخوێندەوە هەر دەڵی دوێنێیە من هەموویم لە بیرە هەڵبەستەکەش ئەمە بوو غەمگین ڕۆیشتم و شاد هاتمەوە بە دەنگێکی تایبەتیش کە ئەم هەڵبەستەی دەخوێند ڕۆیشتم و هاتمەوەکەشی درێژ دەکردەوە وەکو سواڵکەرە کوێرەکان کە لەبەر دەمی مزگەوتەکان دادەنیشن، ئەویش ئاوا دەنگی خۆی دەلەراندەوە، ڕۆیشتم و شاد هاتمەوە. لە پۆلدا هەر کاتێ مامۆستا دەستی دەکرد بە هەڵبەست خوێندنەوە، من گریانم دەهات. تەنها ڕۆژێک نەبێ، هێندە پێکەنیم، زگمژانی کرد. ئەو ڕۆژە هەر ئەوەندە مامۆستاکەمان بە دەنگی لەرزان و باریکەڵەوە وتی، غەمگین ڕۆیشتم. لە ژووری پۆلەکەدا دەنگێک بەرز بووەو بە هەمان دەنگی پڕسۆزەوە وتی، خۆش هاتیتەوە، خوا بکا بڕۆی و نەیتەوە. مامۆستا زۆر تۆڕە بوو. پرسی، ئەوە چ بێ ئەدەبێک بوو؟ بۆ خۆی بڵێ، دەنا، قسەکەی تەواو نەکرد، لە مێزی دواوەیە شارەستا وتی مامۆستا من بووم، زۆر داوای لێبوردن دەکەم، خۆم پێ ڕانەگیرا. مامۆستا ئەوی بەخشی و دێڕی دووەمی دەست پێ کرد، قومێک ئاوم دەنێ، لە ڕێی دوورەوە هاتووم. کاتێک هەڵبەستەکەی دەخوێندەوە، ئێمەشی فێر دەکرد، کە لە کوێ دەبێ دەنگمان گڕ کەین و لە کوێ ناسکی کەینەوە. مامۆستاکەمان دەربارەی خاسیەتی دەنگە جۆربەجۆرەکان زۆر داستانی بۆ گێڕاینەوە، بڕواشی وا بوو کە جۆری دەنگ لە ژیانی مرۆڤدا زۆر کاریگەرە. داستانی یەکێک لە خاوەن کارخانەکانی گێڕایەوە، کە زۆر خۆشە زەینەب گوێ بگرە داستانەکە بەم جۆرەیە کرێکارەکانی ئەو کابرایە لە کەمی ڕۆژانەیان زۆر ناقایل بوون هەمیشە بڕیاریان دەدا کە بچنە ژووری سەرۆک و بە خۆشی و ناخۆشی تەنانەت باڕەشە و گوڕەشەش بێ ڕۆژانەکەیانی پێ زیاد بکەن بەڵام هەر کە خاوەن کارخانەکە چاوی پێیان دەکەوت و بە دەنگێکی زوڵاڵی خاوەن مافێکەوە دەستی بە قسان دەکرد. بە شێوەیەکی ئەوتۆ دوا کە هەموو کرێکارەکان لە پێشنیاری باسەکە پاشگەز دەبوونەوە و تەنانەت هەندێ جاریش وا دڵگیر و سەغڵەت دەبوون دەگریان. لە بیریان دەچۆوە بۆ چ مەبەستێک هاتوونەتە لای سەرۆکی کارخانە بە دەستی بەتاڵ و چاوی بە فرمێسکەوە لە ژوورەکەی دەهاتنە دەرێ. لە دەرەوە لە یەکتریان دەپرسی، ئەرێ ئەو کابرایە چی وت وا بە گریان هاتین؟ ئێستاش و ئەوساش پەییان بە مەسەلەکە نەبرد. سەریان لەم کارە دەرنەکرد. ڕۆژێکیان سەردەستەی کرێکارەکان بڕیاریدا کە بەرامبەر قسەکانی کابرا خۆی ڕابگرێ تا ڕۆژانەکەی پێ زیاد نەکا لە ژوورەکەی نەیەتە دەرەوە. ئەو ڕۆژەش خاوەنکار هەر کە چاوی بە کرێکارەکان دەکەوێ دەست پێ دەکا، براینە گرانییە، دەزانم دنیا گرانە، گوزەرانتان ناخۆشە. ئەم قسانە هیچی وای تێدا نەبوو خەڵک بێنێتە گریان، بەڵام گریان لە قوڕگی هەموویاندا گیر بوو. خاوەن کارخانەکە لە سەردەستی کرێکارەکانی پرسی، چەند کەس بەخێو دەکەی؟ سەردەستی کرێکارەکان وتی پێنج کەس. خاوەن کار وتی ئەی هاوار بە ماڵم، هەژاری بێچارە. ئەم قسانە بە شێوەیەکی وا دەکران، کرێکارەکان توانایان لەبەر دەبڕا. سەردەستی کرێکارەکان لەگەڵ ئەوەشدا هەر کە لێوی خۆی دەکرۆژی، بەڵام خۆی پێ ناگیرێ. خاوەن کارخانەکە لە سەردەستی کرێکارەکان دەپرسێ، مناڵەکانت دەچنە قوتابخانە؟ سەردەستەی کرێکارەکان دەڵێ، بەڵێ دوو قوتابیم هەن. خاوەن کارخانەکە دەڵێ، پەکو! بە خودا زۆر گرانە، زۆر ئەستەمە، خوا دەست بە باڵتەوە بگرێ. دیارە ناتوانی میوەش بکڕی. گۆشتیش ئەوە کە هەر نایخۆن. ئەم قسانەی بە جۆرێکی وا بە سۆز و دڵسۆزانەوە دەوت کە دڵی بەرئاسای دەکرد بە ئاو. خاوەن کار دەڵێ، دیارە ناتوانی ساڵی دەستەجلێکیش بۆ خێزانەکەت بکڕی، خۆ ژن و مناڵەکانت نەخۆش نی. کابرای خاوەن کار دەڵێ ژنەکەم نا، بەڵام باوکم نەخۆشە. خاوەن کارخانە ڕێگە نادا کەس قسە بکات و یەک بە دوای یەکدا هەر دەپرسێ، باشە ئەگەر خوا نەخواستە نەخۆش بکەوێ چی؟ خۆ خوا نەکا لەم زەمانەدا یەکێک نەخۆش بێ، دەرمانی دەوێ، دکتۆری دەوێ. خاوەن کارخانە کە دەزانێ ئەمجارە کرێکارەکان بڕیاری پێداگرتنیان داوە، لەپڕ وەکوو ژنی ڕۆڵە مردوو دەست دەکا بە گریان و دەپرسێ، چۆن نەشتەرگەری دەکەن؟ سەردەستی کرێکارەکان بە سەرسامییەوە دەپرسێ. کێ نەشتەرگەری دەکا؟ خاوەنکار دەڵێ مناڵەکەت. سەردەستەی کرێکارەکان دەڵێ من مناڵی نەخۆشم نییە. سەرۆکی کارخانە دڵێ ئەگەر ڕۆژێک نەخۆش بوو. ئیدی سەردەستە خۆی پێ ڕاگیرێ. دەڵێ گەورەی بەڕێزم، تکا دەکەم، تووبی خوا مەگری. ئێمە هەرچۆنێک بێ ژیانی خۆمان بەسەر دەبەین و ڕادەوێرین. تۆ دڵگیر مەبە. توخوا بەسە. سەردەستە بە گریانەوە لە ژووری خاوەن کارخانە دێتە دەرەوە و لەو ڕۆژە بەدواوە، ئەگەر کەسێک یان کارێکی پێویستی بە سەرۆک بێ ئیشەکەی بە نامە دەنووسێ و ئیتر جەنابی سەرۆک سەغڵەت ناکەن. ئێستا تێدەگەم بۆ لە قوتابخانەکەمان مامۆستاکەمان شێوەی قسەکردن و هەڵبەست خوێندنەوەمان فێر دەکا بۆ ئەوەی بتوانین لە کاتی پێویستدا بەکاری بهێنین. زەینەب گیان داوای سەرکەوتنت بۆ دەکەم. چاوەڕێی نامەکەتم. هاوڕێت، ئەحمەد تاربای.